بە ناوی خودای بەخشندە و میهرەبان. سوپاس و ستایش بۆ ئەو خودایەی کە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەمووی ئەو خاوەنیەتی ستایش و سوپاس لە قیامەتیشدا هەر پێشکەش بەو دەکرێت ئەو خودایەش دانا و ئاگایە ئەو زاتە دەزانێت چی دەچێت بە ناخی زەویدا و چیشی لێ دێتە دەرەوە چی لە ئاسمان دێتە خوارەوە و چیش پیایدا بەرز دەبێتەوە بەڕاستی ئەو خودایە مێهرەبان و لێخۆش بووە بەنسبەت ئیمانداران و تەوبەکارانەوە ئەوانەی کافر و خودانەناسن دەیانوت قیامەت هەر نایەت و نامانگاتێ ئەی پێغەمبەر پێیان بڵێ نەخێوانیە سوێن بە پەروەردگارم هەر یەخەتان دەگرێت چونکە ئەو زاتە زانایە بەنهێنی و شاراوەکان چاک دەزانێت کەی بەرپای دەکات ئەندازەی کێشی گەردیلەیەک لە ئاسمانەکان و زەویدا لە خودا ون نابێت هەروەها لەویش بچووکتر یا گەورەتر نییە کە لە کتێبی تایبەتی ڕون و ئاشکرادا لە لەو حل مەحفوظدا تۆمار نەکرابێت ئەمەش بۆ ئەوەی پاداشتی ئەوانە بداتەوە کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە ئا ئەوانە لێ خۆش بوون و ڕسق و ڕۆزی ناسک و نازدار لە بەهشتی بەریندا بۆیان ئامادەیە ئەوانەش کە هەوڵ و کۆششیان داوە تا بەربەست دروست بکەن لە ڕێگەی پەیامی ئێمەدا وا دەزانن لە سزای ئێمە ڕزگاریان دەبێت ئەوانە سزا و تۆڵەیەکی زۆر بە سۆ و پڕ ئازاریان بۆ ئامادەیە ئەوانەی زانست و زانیاریان پێدراوە چ زانستی ئاینی وەک گاور و جوو یا ئەوانەی ڕۆدەچن لە زانستە مادیەکاندا چاک دەزانن ئەوەی لەلایەن پەروەردگارتەوە بۆت ڕەوانە کراوە هەر ئەوە حەق و ڕاستە، هیدایەت و ڕێنمووی بەخشە بۆ ڕێبازی پەروەردگاری خاوەن دەسەڵات و شایستەی سوپاس و ستاییش. بێبڕواکان بە گاڵتە پێکردنەوە دەیانوت، ئایا پیاوێکتان پێ بناسێنین کە هەواڵتان بداتێ کە کاتێک پارچە پارچە بوون و هەلا هەلا بوون لە توێی خاکدا ئێوە بێگومان دووبارە سەرلەنوێ دروست دەکرێنەوە؟ ئایا ئەو درۆی بەدەم خوداوە هەڵبەستوە یان شێتی سەری لێداوە نەخێوانە بەڵکو ئەوانەی کە باوەڕ بە ڕۆژی دوایی ناهێنن لە سزا و سەرگەردانیەکی زۆر دووردان جایا ئەوانە سەرنجی دەوروبەری خۆیان نەداوە چی دەورەی داون لە ئاسمان و زەویدا سەرنجی بەردەمیان نەداوە، ئاوڕێک لە دواوە نادەنەوە، ئەگەر بمانەوێت بە ناخی زەویدا دەیانبەینە خوارەوە یان پارچەیەک لە ئاسمانەوە بەسەریاندا بەردەدەینەوە، بەڕاستی ئا لەو توانا و دەسەڵاتداریەدا نیشانەی ڕوون و ئاشکرا هەیە بۆ هەر بەندەیەک کە گەڕابێتەوە بۆ لای خودا و هۆشی لای ڕەزامەندی ئەو بێت. سوێند بە خودا، بەڕاستی ئێمە ڕێز و بایەخێکی زۆرمان بەخشی بە داود، لەلایەن خۆمانەوە فەرمانمان داوە ئەی چێوەکان و باڵندەکان تەسبیحات و سروودی ستایشی لەگەڵدا بڵێنەوە هەروەها ئاسنیشمان بۆ نەرم کرد وەکۆ مۆجزەیەک تا پێداویستیەکانی بە ئاسانی لێ دروست بکات هەروەها فەرمانمان پێدا کە چەندەها کەلوپەلی جەنگی فراوان دروست بکە ئەڵقە و تەنینەکانیشی بە ڕێک و پێشی ڕێک بخە و لە یەکیان تێک هەڵکێش بکە هەروەها فەرمانمان پێدان کار و کردەوەی چاکە ئەنجام بدەن دڵنیاش بن کە من بینام بەو کار و کردەوانەی کە دەیکەن بۆ سولەیمانیش بامان خستە ژێر فەرمانیەوە بەیانیان یەک مانگەڕێ دەڕۆیشت و ئێواران یەک مانگەڕێ دەهاتەوە کانی مسیشمان بۆ تواندەوە، لە جنەکانیش هەندێکمان بۆ ڕاهێنا کە لە بەردەسیدا کار بکەن بە فەرمانی پەروەردگاری، جا ئەوەی لە فەرمانی ئێمە دەربچێت سزای دۆزەخی پێ دەچێژین. سولەیمان هەرچی بویستایە جنەکان بۆیان دروست دەکرد، لە چەندەها جۆری میحراب و شوێنی خوداپەرستی لە پەیکەر و قاپ و کاسە وەک حەوزی فراوان هەروەها مەنجەڵی گەورەی وا کە لە جێگەی خۆی دامەزراوە و ناجوڵێت اینجا پێمان وتن ئەینەوە و شوێن کەوتانی داود ئێوە بەکردار و گفتار سوپاس گوزار بن چاکە لەگەڵ خەڵکیدا بکەن هەرچەندە کەمێک لە بەندەکانم زۆر سوپاس گوزارن. کاتێک بڕیاری مردنی سولەیمانمان دا و مرد، تەنها مۆرانە نەبێت کە گۆچانەکەی کلۆر دەکرد، هیچ شتێک ئەوانی ئاگادار نەکرد لە مردنەکەی. جا کە سولەیمان کەوت بە ڕوودا، ئەوسا جنەکان زانیان سولەیمان دەمێکە وەفاتی کردووە. جا گەر غەیبزان و نهێنی زان بوونایە، ئەوا لە کار و فرمانی ناخۆش و ڕیسواکەردا بەردەوام نەدەبوون، چونکە لە ترسدا لە کاری سەختدا بەردەوام بوون و نەیان زانی مردووە سوێن بە خودا بەڕاستی بۆ خەڵکی سەبە لە وڵاتی خۆیاندا بەڵگە و نیشانەی دەسەڵاتی خودا ئاشکرایە کە ئەویش دووباخی زۆر گەورە بوو لە لای ڕاست و چەپی ناوچەکەدا فەرمانیان پێدرا بوو کە بخۆن لە ڕسق و ڕۆزی پەروەردگارتان و سوپاس گوزاری بن وڵاتێکی خۆش و ئاوەدان پەروەردگارێکی لێ خۆش بوو لێ بوردە جا ئەوان لەباتی شوکرانە بژێری و خودا پەرستی پشتیان هەڵکرد و بەدەم بانگەوازی خوداوە نەچوون بەهۆی ئەوەوە ئێمەش لافاوێکی وێران کەرمان بەسەردا بەڕەڵا کردن کە باخ و بێستانی کاول کردن ئەوسا لە جیاتی ئەو دوو باخە گەورەیە دوو باخی دڕکاوی بەروبووم تاڵ و درەختی بێبەری وەک دارگەزۆ کەمێک درەختی سدریش کە بەروبوومێکی کەمی هەیە پێمان بەخشین ئا بەو جۆرە سەختە تۆڵەمان لێسەندن بەهۆی ئەوەوە کە بێباوەڕ و سپڵە بوون ئایا ئێمە تۆڵە هەر لە کافر و سپڵە ناسێنین ئەوسا ئێمە لە نێوان ئەمان و ئەو شوێنانەدا کە بەرەکەتمان بەسەردا ڕژاند بوون دێهات و ئاوەدانی ئاشکرامان بەرپا کردبوو کە بەبێ ماندوو بوون ئەوان سەفەریان دەکرد لە نێوان شام و یەمەندا ماوەی نێوان دێهاتەکانیان دەبڕی بە ئاسانی و بێماندوو بوون و پێمان وتبوون دە سەفەر و بازرگانی بکەن، بڕۆن چەندەها شەو و ڕۆژ بێ ئەوەی هیچ ترس و بیمتان هەبێت. کەچی لەو ناز و نیعمەتەش بێزار بوون و وتیان، پەروەردگارا، نێوانی ڕێگەی سەفەرەکانمان لە یەک دوور بخەرەوە، بێگومان بەم داخوازییەیان ستەمیان لە خۆیان کرد، ئێمەش کردمانن بە داستان و باسی سەرزاری خەڵکی و پارچە پارچەمان کردن زۆر بە خەراپی. بەڕاستی ئا لەو ڕووداو و حاڵەتانەدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ کەسانێک زۆر خۆگر بن لە کاتی ناخۆشی و تەنگانەدا و سوپاسگوزار بن لە کاتی خۆشیدا هەوڵ بدەن وەکو ئەو قەومە نالەبارە بیان و گرن نەبن لە ڕاستیدا گومانی شەیتان بە ڕاست دەرچوو بەرامبەر ئەو جۆرە کەسانە کە ڕوو بە پەروەردگار کاتی خۆی وتبووی دەبینیت زۆربەی خەڵکی سوپاسگوزار نابن کەچی خەڵکی بێپەروا هەر شوێنی کەوتن جگەل لە دەستەیەک لە بڕواداران جاوە نەبێت ئیبلیس هیچ دەسەڵاتێکی بەسەریاندا ببێت بەڵکو ئێمە ویستومانە ڕوون بێت و دەربکەوێت چێ باوەڕی بە قیامەت و ڕۆژی دوایی هەیە و چێش لە شک و گوماندایە دڵنیابە ئەی پێغەمبەر کە پەروەردگاری تۆ ئاگادار و چاودێرە بەسەر هەموو شتێکدا و هیچ شتێکی لێ بزر نابێت ئەی پێغەمبەر بە هاوڵگەران بڵێ هەر هانا و هاوار ببن بۆ ئەوانەی کە لە جاتی خوددا دەیان پەرستن چونکە ئەوانە خاوەنی بچووکتر لە گەردیلەیەک نین نە لە ئاسمانەکان و نە لە زەویدا و هیچ هاوبەشی و هاوکاریەکیشیان نییە تایاندا دەسەڵاتی هیچ پشتیوانی و یارمەتیەکیشیان نییە هیچ تکایەکیش سوودی نییە لای خودا مەگەر بۆ کەسێک خودا مۆڵەتی دابێت هەتا ئەو کاتەی کە ترس لە دڵی هەمویان لاچوو و هۆشیان پێداهاتەوە لە یەکتر دەپرسن پەروەردگارتان فەرمانی بەچی دا و چی فەرموو لە وەڵامدا دەڵێن حەق و ڕاست و دروستی فەرموو هەر ئەویش بەرز و بڵند و گەورەیە ئەی پێغەمبەر بە هاوڵگەران بڵێ کێ ڕزق و ڕۆزیتان پێدەبەخشێت لە ئاسمانەکان و زەویەوە ئەگەر بەهۆی سپڵەیانەوە وەڵاویان نەدایتەوە تۆ بڵێ مەگەر هەر زاتی ئەلله ڕۆزی بەخش نییە ئەوسا پێیان بڵێ بێگومان ئێمە یا ئێوە لەسەر ڕێگەی ڕاست و دروستی هیدایەتین یاخود لە گومڕایەکی ئاشکرادا ڕۆچوین خۆتان ببنە داوەر و حەکەم هەروەها پێیان بڵێ ئێوە پرسیارتان لێ ناکرێت دەربارەی ئەو گوناهانەی کردومانە ئێمەش پرسیارمان لێ ناکرێت دەربارەی ئەو کار و کردەوانەتان کە ئەنجامی دەدەن هەرکەس بەرپرسی کار و کردەوە و بیر و باوەڕی خۆیەتی پێیان بڵێ ڕۆژێک دێت پەروەردگارمان هەموو لایەکمان کۆ دەکاتەوە لەمەودوا لەسەر بنچینەی حەق و ڕاستی جیامان دەکاتەوە باوەڕداران بۆ بەهەشت و بەختەوەری کافر و هاوڵگەران بۆ دۆزەخ و دەردەسەری جا بێگومان لەو ڕۆژەدا ئەو زاتە هەرخۆی سەردار و باڵادەستە و زانای بێ سنوورە دووبارە پێیان بڵێ ئادەی ئەوانەم نیشان بدەن کە دابوتانە پاڵ خوددا و بەهاوبەشی ئەوتان دادەنا نەخێر هاوەڵ و هاوبەشی نییە وازبهێنن لەو بیروباوەڕە بەڵکو هەرە و زاتە خودایە کە باڵادەست و دانایە ئێمە تەنها بۆ هەموو خەڵکی نەبێت تۆمان ڕەوانە نەکردووە لە کاتێکدا مژدەدەر و ترسێنەریت بۆیان بەڵام زۆربەی خەڵکی بەم ڕاستیە نازانن بۆیە کافران دەڵێن باشە کەی ئەم بەڵێنی زیندووبوونەوەیە دێتە دی ئەگەر ئێوە ڕاستگۆن پێیان بڵێ بەڵێنی ڕۆژێکتان پێدراوە کە ناتوانن داوای تاوێک دواکەوتن یا پێشکەوتنی بکەن ئەوانەی بێباوەڕبوون وتیان هەرگیز باوەڕ بەم قورآانە و بەو هەواڵەش ناکەین کە باسی دەکات کە قیامەتە خۆ ئەگەر دەبینیت کاتێک ستەمکاران وەستێنراون لە بەردەم دادگای پەروەردگاریاندا قسە دەڵێن بە یەکتر و یەکتری تاوانبار دەکەن لاوازکراوەکان بە زۆردار و دەسەڵاتدارەکان دەڵێن ئەگەر ئێوە نەبوونایەتە کۆسپ ئەوە ئێمە باوەڕدار دەبووین دەسەڵاتدار و زۆردارەکانیش بە لاوازکرا و ژێردەستەکان دەڵێن ئایا بۆچی ئێمە ڕێگەی هیدایەتمان لێبەستبوون و نەمان دەهێش دوای ئەو کاتەی کە هیدایەت هاتبوو بۆتان نەخێر وانیە بەڵکو ئێوە خۆتان تاوانبار و تاوانکار بوون دووبارە لاوازکرا و ژێردەسەکان وتیان بە زۆردار و دەسەڵاتدارەکان ناوانە بەڵکو و پیلان و نەخشەی شەوانە ڕۆژ بوو کاتێک فەرمانتان پیادەداین بڕوامان بە خوددانە بێت شوێنی ڕێگە و ڕێبازی نەکەوین هاوڵی بۆ بڕیار بدەین پاشان هەمووان پەشیمانی لە دەروونیاندا دەشارنەوە بەتایبەتی کاتێک سزا و تۆڵیان بینی بۆیان ئامادەیە ئێمەش چەندەها کۆت و زنجیری ئاگرینمان کردە گەردنی ئەوانەوە کە بێ بڕوا بوون ئایا پاداش دەدرێنەوە جگە بەوەی کە دەیان کرد ئێمە لە هیچ شار و وڵاتێکدا پێغەمبەرێکی بێدەرخەرەوەمان نەناردووە کە خۆشگوزەرانەکان نەیانوتبێت بەڕاستی ئێمە بێ بڕواین بەم بیر و باوەڕەی کە بە ئێوەدا ڕەوانە کراوە دەشیان وت، ئێمە سامان و نەوەی زۆرترمان هەیە، ئێمە لە قیامەتدا لە سزادراوان نین. ئەی محەممەد پێیان بڵێ، بەڕاستی پەروەردگاری من ڕزق و ڕۆزی دەبەخشێت بە هەر کەسێک کە بیەوێت، یا کەمی دەکاتەوە و تەنگی دەکاتەوە، بێگومان هەردوو حاڵەتەکە بۆ تاقی کردنەوەیە، بەڵام زۆربەی خەڵکی بە نهێنی کارەکانمان نازانن و پەی پێنابەن. لە ڕاستیدا نە ماڵتان و نە نەوەتان نابنە هۆی ئەوەی کە بە تەواوی نزیکتان بخەنەوە لە ئێمە مەگەر کەسێک باوەڕی هێنابێت و کار و کردەوەی چاچی ئەنجام دابێت جا ئەوانە پاداشتی چەند بەرابەریان هەیە بەهۆی ئەو کردوانەی کە کردویانە هەر ئەوانیش لە کۆشک و تەلارەکانی بەهشدا باسوودەی و ئارامی و خۆشی ژیان دەبەنە سەر. ئەوانەشی کە هەوڵ و کۆشش دەدەن تا بەربەست بخەنە ڕێی ئایەتەکانی ئێمە بە خەیاڵی ئەوەی ئێمە دەستەوسان دەکەن ئەوانە بۆ ناو سزا و ئازار ڕاپێچ کراون بەناچاری ئەی پێغەمبەر پێیان بڵێ بەڕاستی پەروەردگارم ڕسق و ڕۆزی دەبەخشێت بە هەرکەس لە بەندەکانی یا لی دەگرێتەوە ئێوەش هەر شتێک دەبەخشن ئەو زاتە جێی پڕ دەکاتەوە هەندێک جار هەر لە دنیادا پاداشتی قیامەتیش لەلایەکی ترەوە چونکە ئەو خودایە چاکترین ڕزق و ڕۆزی بەخشە بەسەرجەم بەندەکانی ڕۆژێکیش دێت کە خودا تێکڕای هەمویان کۆدەکاتەوە ئەوسا ڕوو بە فریشتەکان دەفەرموێت بەڕاست ئایا ئەو دەستە گومڕایە ئێوەیان دەپەرست لە وەڵامدا دەڵێن پاچی وستایش بۆ تۆ ئەی پەروەردگار تۆ یار و یاوەری ئێمەی نەک ئەوان نەخێر ئێمەیان نەدەپەرست بەڵکو ئەوان جنیان دەپەرست زۆربەیان باوەڕیان پێیان هەبوو جادوگەر و دەجالەکان خەڵەتاندبیانن جای تر ئەمڕۆ کەستان دەسەڵاتی ئەوەی نییە کە قازانجێک یا زەرەرێک بە کەسی ترتان بگەێنێت بەوانەشی کەس هەمیان کردووە دەڵێین دەبچێژن سزایەوە ئاگرەی کە ئێوە بە درۆتان دەزانی و باوەڕتان پێی نەدەکرد کاتێکیش ئایەتە ئاشکرا و ڕوونەکانی ئێمە بەسەریاندا بخوێندرێتەوە ئەوە کافران دەڵێن ئەمە تەنها کابرایەکە و دەیەوێت لە ڕێگە و ڕێبازی باو باپیرانتان وێڵتان بکات و هیچ چیتر هەروەها دەڵێن ئەمە تەنها درۆیەکی هەڵبەستراوە ئەوانەشی کە بێ باوەڕبوون دەربارەی ئەو حەق و ڕاستیەی کە بۆیان هاتووە دەڵێن ئەمە تەنها سحر و جادویەکی ئاشکرایە و هیچ چیتر جا خۆ ئێمە هیچ کتێب و نامەیەکمان بۆ نەناردوون تا بیخوێن و لێی بکۆڵنەوە و پێش تۆش هیچ پێغەمبەرێکمان بۆ ڕەوانە نەکردوون کە بێداریان بکاتەوە لە سزای بێ ئیمانی بیان ترسێنێت ئەو خەڵکەی پێش ئەمانیش بڕوایان بە پێغەمبەرانی خوددا نەکردووە بەمەرجێک نەگەیشتونەتە دەیەکی ئەوەی کە بەوانمان بەخشی بوو لە دەسەڵات و دارایی کەچی لەگەڵەوەشدا بەرنامەی پێغەمبەرەکانی منیان بە درۆزانی جا ئایا نابینن چۆن بوو سزای من و چیم بەسەر هێنان؟ پێیان بڵێ بەڕاستی من هەر یەک ئامۆژگاری ئێوە دەکەم کە بۆ خودا و لەبەر خودا دووقۆڵی یا بە تەنهایی هەڵوێستە بکەن و پاشان بیر بکەنەوە لەم قورئانە لەم پێغەمبەرە لەم بەرنمەیە ئەم هاوڵەی ئێوە محەممەد شێت نییە بەڵکو ئەو تەنها ترسێنەرێکی ئێوەیە هیچی تر پێش ئەوەی سزایەکی سەخت ڕووبەڕووتان ببێت. پێیان بڵێ، هەرچی پاداشت و کرێیەکم داوا کردووە هەر بۆ خۆتان، من پاداشتم تەنها لەسەر خودایە، ئەو خودایەش شایەتە بەسەر هەموو شتێکەوە. ئەی محەممەد بڵێ، بەڕاستی پەروەردگارم سەرەنجام حەق دەماڵێت بەسەر بەتاڵ و ناحەقیدا، بەڕاستی ئەو زاتە شارەزا و زانایەکی بێ سنوورە بە نهێنی و شاراوەکان. هەروەها بڵێ حەق و ڕاستی هاتوو بەتاڵ و ناحەقی ئیتر دەرناکەوێت نەدەتوانێت دەست پێ بکاتەوە نەدەتوانێت بگەڕێتەوە دۆخی جارانی بڵێ ئەگەر من گومڕابم ئەوە بێگومان گومڕا یەکەم لەسەر خۆم دەکەوێت خۆگەر ڕێگە هیدایەتیش بگرم ئەوە بەهۆی نیگا و وەحی پەروەردگارمەوەیە کە بۆم دەنێرێت بەڕاستی ئەو زاتە بیسەر و نزیکە خۆ گەر بێ باوەڕان ببینیت کاتێک لە ترسا خەریکن زیڕە دەکەن دڵنیان کە لە دەست دەرناچن و ڕزگاربوونیان ئەستەمە ئیتر هەر لە نزیکەوە دەستگیر دەکرێن و باڵ بەست دەکرێن ئەو کاتە بەناچاری دەڵێن ئیمانمان بە پەروەردگارمان هێنا بەڵام لەو شوێنە دوورەوە ئیمانیان چۆن دەست دەکەوێت؟ ئەوانە بەڕاستی کاتی خۆی باوەڕیان بە خودا نەبوو هەر لە دوورەوە باسی نهێنی و شاراوەکانیان دەکرد و دەمیان لێ دەکوتا ئەوسایتر لە نێوان ئەمان و ئەو شتانەی ئارەزووی دەکەن بەربەستدانرا هەروەکو پێشتر بە هاوشێوەی ئەمان کرا لە بێ باوەڕان بەڕاستیەوانە هەمیشە لە گومان و دوو دڵیەکدا بوون کە خەڵکی دەخستە گومانەوە.